ئەبو دەرداء، ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ، لە پێغەمبەرەوە، صلی اللە علیە وسلم، دەگێڕێتەوە کە فەرموویەتی، هەر کەسێک دە ئایەتەکەی سەرەتای سورەتی کەهف لەبەر بکات، خودا لە ئاشووبی دەجال دەیپارێزێ. بسم اللە الرحمن الرحیم. سەنا و ستایش بۆ خودای واجب الوجودە کە قورئانی پیرۆزی نازڵ کردۆتە سەر بەندەی خۆی کە پێغەمبەرە و لەو قورئانەدا کە ناردویەتی هیچ جۆرە لاری و نالەباریەک نیە چ لە لایەن وشەوە و چ لە لایەن واتاوە و لە هیچ شتێکدا لە حەق و ڕاستی لای نەداوە لەو کاتەدا کە کۆمەڵێک گەنجی خاوەن ئیمان لە دەست جەور و ستەمی کافری زۆردار هەڵاتن و پەنایان بردە بەر ئەشکەوت و خۆیان شاردەوە و لە خودای خۆیان پاڕانەوە وتیان، خودایە! لە لایەن خۆتەوە ڕەحمەتمان بدەرێ و لە گوناهمان ببوورێ و ڕۆزیمان بدەرێ و لە فێڵ و زۆری دوژمن ڕزگارمان بکە و لەم کارەدا کە لەسەرینی ڕێگای ڕاستمان پیشان بدە. ئێمە بە شێوەیەکی ڕاست باسی بەسەرهاتی ئەوانت بۆ گێڕینەوە، ئەوانە کۆمەڵە لاوێک بوون ئیمانیان بە خودای خۆیان هێنابوو، ئێمەیش زیاتر باوەڕمان بەهێز کردبوون و زیاتر بەرچاومان ڕوون کردبوونەوە. وَرَبَطْنَا عَلَى قُلُوبِهِمْ إِذْ دڵمان لەسەر خۆگری و تەحەمول کردنی دووری لە وڵات و ماڵ و مناڵ و لەسەر دەربڕینی حەق لە ڕووی زۆرداری کافردا بەهێز کردبوون. ئەوە بوو لە بەردەمیاندا هەستانە سەر پێ و بە ئاشکرا وتیان، خودای پەروەردگاری ئێمە خودای پەروەردگاری ئاسمانەکان و زەوییە و بێجگە لەو بانگ لە هیچ کەس ناکەین و کەس ناپەرستین ئەو نەبێ، ئەگەر بانگ لە غەیری ئەو بکەین و بێجگە لەو شتێکی تر بپەرستین، ئەوا قسەیەکی هەڵە و هیچ و پووچ و دوور لە ڕاستیمان کردووە. لەناو خۆیانا وتبوویان، مادام، ئێوە لەو قەومە خراپە و لەو بتانە جیابوونەوە کە ئەوان ئەیانپەرستن و خودا ناپەرستن، بڕۆنە ئەو ئەشکەوتە، خودای گەورەیش لە میهرەبانی خۆی بەشتان ئەدات و کارتان بۆ ئاسانەکات و هۆی حەسانەوە و ژیانتان بۆ ئامادە ئەکات. وترى الشمس إذا طلعت تزاور عن كهفهم ذات اليمين هەتاو سوودی پێگەیاندن، بەڵام تیشک و گەرمای هەتاوەکە لێی نەئەدان. ئەوانیش لە ناوەڕاستی ئەشکەوتەکەدا بوون بە جۆرێ کە هەوای پاکیان پێگەیشت و شێ و تاریکی ئەشکەوتەکە ئازاری نەئەدان. ئەمە کاری خودایە کە بەو جۆرە لەو ئەشکەوتەدا ئەحەسانەوە و نیشانەیەکە لە نیشانەکانی میهرەبانی ئەو. بێگومان هەر کەس خودا هیدایەتی بدات ئەوە بەڕاستی شارەزای ڕێگای ڕاست ئەبێ و هەر کەسیش خودا گومڕای بکات هەرگیز نابینی دۆستێکی یاریدەدەر و ڕێپیشاندەری هەبێ. کەچی لە ڕاستیدا نووستبوون، بەلای ڕاست و چەپدا هەڵمان ئەسووڕاندن تا لەشیان نەڕزێ، هەروەها سەگەکەیشیان لە بەردەرگای ئەشکەوتەکەدا هەردوو دەستی ڕاخستبوو، ئەگەر بڕۆیشتیتایەتە ڕا سەریان و سەیرت بکردنایە ڕاتەکرد لێیان و گیانت پڕەبوو لە ترس لە وەزعیان. جا هەر وەک خەواندنمان خەبەریشمان کردنەوە، بێگومان ئەم خەواندن و خەبەرکردنەوەیە نیشانەی دەسەڵات و توانای خودایە، بۆیە خەبەرمان کردنەوە تا لەناو خۆیانا پرسیار لە یەکتر بکەن و ڕاستیان بۆ دەرکەوێ و باوەڕیان بە توانای خودا زیاتر ببێ، جا یەکێکیان وتی، ئاخۆ چەندێکە لەم ئەشکەوتەدا خەوتووین؟ هەندێکیان لە وەڵاما وتیان، ڕۆژێک یا هەندێ لە ڕۆژ. دوایی کە لە خۆیان ورد بوونەوە تەماشایان کرد نینۆک و موویان زۆر درێژ بووە و خەوەکە هی ڕۆژ و دوو ڕۆژ نییە وتیان هەر خودا خۆی ئەزانێ چەند خەوتوون ئادەی یەکێکتان بنێرن بۆ شار و با ئەم دراوە زیوەشتان لەگەڵ خۆی بەرێ و بزانێ کام دوکاندار خواردەمەنی پاک و پوختە تری هەیە ڕزق و ڕۆزی لێ بکڕێ بۆتان با زۆر بە نەرمیش قسە لەگەڵ ئەهلی بازاڕ بکات و کارێکی وا نەکات کەس پێتان بزانێ چونکە بەڕاستی ئەگەر بێت و ئەهلی شارەکە پێتان بزانن ئەوا یا بەردەبارانتان ئەکەن و ئەتان کوژن یا خۆ زۆرتان لێ ئەکەن و ئەتان گێڕنەوە بۆ سەر ئایینی خۆیان و ئیتر ئەگەر گەڕانەوە بۆ ئایینی ئەوان هەرگیز لە سزای خودا ڕزگار نابن. وكذلك أعثرنا عليهم ليعلموا أن وعد الله حق چونکە ئەوی بتوانێ ئەو ماوە زۆرە بنیادەم بخەوێنێ و دواییش زیندووی بکاتەوە دەسەڵاتی ئەوەی هەیە ڕۆژی قیامەتیش هەموو مردووان زیندوو بکاتەوە لەو وەختەدا خەڵکەکە ئەوانەیان دی دەمەقاڵێیان بوو لە مەسەلەی زیندووبوونەوەدا جا کە پاشان ئەو کۆمەڵە لاوە بە تەواوی مردن خەڵکەکە وتیان خانووێکیان بەسەرەوە بکەنەوە با شوێنەکە ببێتە ئاوەدانی خودا زاناترە حاڵی ئەمانە چۆن بووە هەندێکی دەسەڵاتداریش وتیان مزگەوتێکیان بەسەرەوە دروسەکەین کۆمەڵی ئەشکەوتەکە سێ کەس بوون و چوارەمیان سەگەکەیان بوو، هەندێکیش لە گاورەکان ئەڵێن پێنج بوون و سەگەکەیان شەشەمیان بوو، ئەمانە لە خۆیانەوە غەیب لێ ئەدەن و باسی شتێ ئەکەن ئاگایان لێ نیە، موسڵمانەکانیش ئەڵێن حەو کەس بوون و سەگەکەیان هەشتەمیان بووە، تۆ ئەی پێغەمبەری خوا بڵێ. خودا لە هەموو کەس چاکتر ئەزانێ چەند بوون. خەڵکێکی کەم نەبێ لەوانەی کە خودا ئاگەداری کردوون کەس نازانێ چەند بوون. هەروەها تۆ ئەی پێغەمبەری خودا دەربارەی ئەصحاب الکهف بە شێوەیەکی سادە نەبێ موجادەلەیان لەگەڵ مەکە و دەربارەی بەسەرهاتیان لە کەس مەپرسە چونکە ئەوانە نایزانن و بۆ ئەوەیش ناشێن پرسیاریان لێ بکرێ. واتە بڵێ ئەگەر خودا خواستی لەسەر بێ فڵانە کار ئەکەم جا ئەگەر لە بیرت چوو کەوتەوە بیرت بڵێ ان شاء اللە هەروەها بڵێ تکام وایە خودا شارەزام بکات بۆ زانینی شتێ کە لە زانینی بەسەرهاتی اصحاب الکهف زیاتر لە پێغەمبەرایەتیم بگەیەنێ هەرچی ئەهلی ئاسمانەکان و زەوی هەیە خودا نەبێ کەس نیە سەرپەرشتیان بکات و کاریان ڕاپەڕێنێ خودا لە حوکم و دەسەڵاتی خۆیا کەسی نەکردوە بە هاوبەشی خۆی. واتل ما اوحی الیک من کتاب ربک نەفسی خۆت لەگەڵ ئەوانەدا ڕابگرە بەیانیان و ئێواران لە خودای خۆیان ئەپاڕێنەوە و ناوی ئەبەن و ڕەزامەندی ئەویان مەبەستە چاوت لە موسڵمانان وەرمەچەرخێنە و لامەدە بڕوانیتە کافرەکان و مەبەستت جوانی ژیانی دونیا و سامانی دونیا بێ بە گوێی ئەو کەسە مەکە کە دڵمان لە یادی خۆمان بێ ئاگا کردووە و دوای ئارەزووی نەفسی خۆی کەوتووە و لە حەق پێش ئەکەوێت و پشتی تێ ئەکا و بە گوێی ناکات. ئیتر ئەوەی ئەیەوێ ئیمان بهێنێ با ئیمان بهێنێ و ڕێگەی ڕاست بگرێ و ئەوەی ئەیەوێ کافر بێ با کافر بێ و ڕێگای چەوت بگرێ ئێمە ئاگرێکمان ئامادە کردووە بۆ ستەمکاران دەوران دەوریان ئەگرێ و گەمارۆیان ئەدات ئەگەر هاوار و فیغانیش بکەن و لە تینواندا داوای ئاو بکەن ئاوێکیان پێ ئەدرێ وەک لەشی تواوە گەرمە و دەموچاو ئەبرژێنێ ئای کە ئاوێکی خراپە ئای کە ئاگر جێگای حەسانەوەیەکی بەد و ناخۆشە وفجرنا خلالهما نهرا. هەردوو باغەکە هاتنە بەر و هیچ کات بەروبوومیان کەمی نەئەکرد، لە نێوان ئەو دوو باغیشدا جۆگەیەکمان تەقاندبوو تا هەمیشە تێراو بن و جوان و بەڕەونەق بن. ان ترن انا اقل منک مالا وولدا. ئەوە بۆ کە چویتە باغەکەت و سەیری ئەو هەموو جوانێت کرد نەتوت ماشاءاللە خودای گەورە بە دەسەڵاتە و هەرچی مەیلی لێ بێ دروستی ئەکات و هەرچی ناز و نیعمەتە هەمووی هی ئەوە و هەرچی هێز و توانا هەیە هەر لە خوداوەیە ئەوە بوو وەک هاوڕێکەی وتی، دەرد و بەڵا گەمارۆی باغەکانی دا و بەروبوومی لەناو برد و هیچی بۆ نەمایەوە. جا لەو کاتەدا دەستی ئەماڵی بە دەستی دا و خەفەتی خوارد و ئاخی هەڵەکێشا بۆ ئەو هەموو ئەرکەی لەو باغانەدا کێشابووی و ئەیوت، خۆزگا هەرگیز هاوڕێ و هاوبەشم بۆ خودا بڕیار نەئەدا. لەو کاتە تەنگانیەدا بێجگە خودا نە کەسێکی هەبوو نە کۆمەڵێ یارمەتی بدەن و بێن بە هاواریەوە و ئەو هێز و دەسەڵاتەی ئەوسا هەیبوو هیچی نەما چونکە خودا تۆڵەی لێ کردەوە. هنالک الولاية لله الحق بۆ جوانی و ڕەونەقی ژیانی دونیا و زوولاچوونی نموونە بهێنەرەوە بۆ خەڵک بەو ئاوەی لە ئاسمانەوە ئەینێرین و بەهۆی ئەو ئاوەوە دونیا پڕە بێ لە گیا و سەوزی جۆراوجۆر و ئەچن بەیەکدا کەچی زۆری پێناچێ وشکە بێتەوە و ئەبێتە پووش و پەڵاشی ورد و خاش و با ئەی با و شوێنەواری نامێنێ خودای گەورە توانایە و دەستی بەسەر هەموو شتێکدا ئەڕوات ماڵ و سامان و ئەولاد جوانی ژیانی دونیان و زوو لە ناوەچن بەڵام کردەوە چاکەکان کە بەرهەمیان هەتا هەتایە ئەمێنێ لای خودا چاکترن بۆ بنیادەم لە لایەنی پاداشتەوە و چاکترین شتێکن هیوایان پێ ببەسرێ. وَیَوْمَ نُسَیِّرُ الْجِبَالَ وَتَرَى هەمووی نوسیوە و دیاری کردووە چیان کردووە لە دنیادا لەو کاتەدا هەمووی ئەبینن و بە تەواوی بۆیان دەرەکەوێ کە پەروەردگاری تۆ ستەم لە کەس ناکات و بە خۆڕایی سزای کەس نادات. وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِکَةِ باسی ئەوە بکە کە لە کاتی خۆیدا بە فریشتەکانمان وت سوژدە بەرن بۆ ئادەم و لەوێدا هەموویان بە گوێان کردن و سوژدەیان بۆ برد شەیتان نەبێ کە لە بەرەی جین بوو لە فەرمانی خودا دەرچوو و سوژدەی نەبرد جا ئایا لەگەڵ ئەم حاڵەدا ئێوە شەیتان و نەوەکانی ئەکەنە دۆستی خۆتان لە جیاتی من کە ئەوانە دوژمنی ڕاستەقینەتانن؟ بێگومان شەیتان بریتییەکی زۆر خراپە بۆ ستەمکاران مرۆی ژیر چۆن دوژمن ئەکاتە دۆستی خۆی؟ من شەیتان و نەوەکانیم ئاگەدار نەکردووە لە دروستکردنی ئاسمانەکان و زەوی هەروەها هەندێکیانم ئاگەدار نەکردووە لە دروستکردنی هەندێکیان بەڵکو تەنها بە زۆر و توانی خۆم دروستم کردوون من هەرگیز ئەوانە ناکەمە یاریدەدەر کە خەڵک گومڕا ئەکەن و پشتیان پێ نابەستم باسی ئەو ڕۆژە بکە کە خودا بە کافرەکان ئەڵێت، ئادەی بانگ لە هاوبەشەکانم بکەن، ئەوانەی ئێوە بە هاوبەشی منتان ئەزانین و ئەتان وت، ئەوانە تکاتان بۆ ئەکەن لای من، جا کافرەکانیش بانگیان لێ ئەکەن، بەڵام ئەوان هیچ وەڵامیان نادەنەوە و فریایان ناکەون. هەروەها ئاگری دۆزەخمان لە نێوان هەردوو لایاندا داناوە کە هەر کەسی تێکەوێ بە هیلاک ئەچێ. وَکَانَ الْئِنسَانُ أَکْثَرَ شَیْءٍ جَدَلًا. ئێمە بەڕاستی هەموو نموونەیەکی ڕوون و هەموو شتێکی باش و بەسوودمان لەم قورئانەدا بۆ بنیادەمە وشیارەکان باس کردووە بەڵام ئینسان لە هەموو شت زیاتر موجادەلە و چەنەبازی ئەکات و لەسەر ناحەق ئەڕوات ئەو خەڵکە کە پێغەمبەریان بۆ نێررا و قورئانیان بۆ نازڵ کرا بۆیە ئیمان ناهێنن و داوا لە خودا ناکەن کە لە گوناهیان خۆش بێ چونکە سەرسەختن و بە تەمای ئەوەن کارەساتی نەتەوە پێشوە کافرەکانیان بەسەرا بێت و بە تەواوی لەناو ببرێن یا سزای ڕۆژی قیامەتیان بە ئاشکرا بۆ بێت. دروستکردنی ئایەت و موعجیزە و بەجێهێنانی خواستی کافران بە دەستی ئەوان نییە. کافرەکان بەرامبەر بە حەق و ڕاستی و دژی پێغەمبەر موجادەلە و چەنەبازی هیچ و پووچەکەن و ئەیانەوێ حەق ببەزێنن و لەناوی بەرن. هەروەها گاڵتە بە قورئان و ئامۆژگارییەکانی پێغەمبەر ئەکەن. هەروەها کردەوە بەدە نابارەکانی خۆی لەبیر بچێتەوە، ئەمانە ستەمکارن، ئێمە دڵمان مۆر کردوون و لەو ئامۆژگاریە ناگەن و گوێیان لە ئاستی حەقدا گرانە و بانگیشیان بکەی بۆ شارەزابوون هەرگیز شارەزا نابن و ڕێگای ڕاست ناگرن. وربک الغفور ذو الرحمة لو یواخذهم بما کسبوا لعجل خودای تۆ زۆر تاوان پۆش و میهرەبانە ئەو ئەگەر ئەو ستەمکارانەی بەهۆی کردەوەی بەدیانەوە بگرتایە بەپەلە و زۆر زوو سزای ئەدان و تۆڵەی لێ ئەکردنەوە بەڵام ئەمانە کاتی تایبەتیان بۆ دیاری کراوە کە لەو کاتەدا بێجگە خودای گەورە پەنایەکیان دەست ناکەوێ و کەس بە هاواریانەوە نایەت ئەو دێهات و ئاوەدانیانە کە نشینگە و شوێنی عاد و سەموود و هاوچەشنەکانیان بوون کە خەڵکەکانیان دەستیان دایە ستەمکاری و بە درۆزندانانی پێغەمبەران و باوەڕپێنەکردنیان لەناومان بردن و بە ڕەچەڵەکیانا چووینە خوار و کاتێکی تایبەتیمان بۆ لەناوبردنیان دیاری کرد. اتخذ سبیلە فی البحر سربا کە گەیشتنە شوێنی بەیەک گەیشتنی دوو دەریاکە ماسیەکەیان لەبیر چوو کە لە توێشە بەرەکەیانا بوو ئامادە کرابوو بۆ خواردن ماسیەکەیش بە فەرمانی خودای گەورە زیندوو بۆوە و ڕێگەی خۆی لە دەریادا گرتە بەر و ڕۆیی جا پێکەوە ڕۆشتن تا گەیشتنە کەشتییەک و سواری بوون. هەر کە سوار بوون کابرا تەشوێیەکی هەڵگرت و کەشتییەکەی کون کرد. موسا پێی وت، ئەوە کەشتییەکەت شکاند تا خەڵکەکەی ناوی نوقم بکەیت؟ بەڕاستی کارێکی خراپی گەورەت کرد. قال ئەلەم ئەقول ئینەکە لەن تەستەتیعە مەعییە سەبرا. ئەوانیش میوانداریان نەکردن. لەو دێیەدا دیواری خانوویەکیان دی خەریک بوو بڕووخێ، هاوڕێکەی مووسا ڕاستی کردەوە. مووسا پێی وت، ئەگەر بتویستایە، کرێیەکت لەسەر چاککردنەوەی ئەم دیوارە وەرەگرت و دەفعی ئەم برسیەتیەی خۆمانمان پێ ئەکرد. قال هذا فراق بینی وبینک سأنبئک بتأویل ما لم تستطع علیه صبرا هاوڕێکەی موسا کە ناوی خضر بوو بە موسای وت، ئێستا ئیتر کاتی لێک جیابوونەوەی من و تۆیە و لەمەولا تۆ لەگەڵ من هەڵناکەیت، وا ڕاستی و حەقیقەتی هۆی ئەو کارانەت پێ ئەڵێم کە خۆتت پێ ڕانەئەگیرا و ڕەخنەت لێ گرتم لەسەریان. أما السفينة فكانت لمساكين يعملون في البحر فأردت دیوارەکەیش کە ڕاستم کردەوە، هی دوو مناڵی هەتیو بوو لە شارەکەدا و، لە ژێر ئەو دیوارەدا غەزنەیەکی زێڕ و زیویان هەبوو، باوکیشیان پیاوێکی چاک بوو، خودای تۆ ویستی ئەو مناڵانە گەورە ببن و فام پەیدا بکەن و ئەو غەزنەیان دەربێنن و سوودی لێ وەرگرن. جا ئەگەر دیوارەکە بڕوخایە خەڵکی بە غەزنەکەیان ئەزانی و ئەیانبرد بۆ خۆیان ئەمەیش میهرەبانیەک بوو لە خوداوە دەربارەی ئەو مناڵانە ئیتر من لە خۆمەوە ئەو کارانەم نەکردووە و بە فەرمانی خودا کردوومن ئەمە ڕاستی ئەو کارانە بوو تۆ خۆتت پێ ڕانەگیرا و ڕەخنەت لەسەر کردنیان لێگرتم وَیەسئەلوونەکە عن ذی القرنین قل سئەتلو علیکم منه ذکرا جولەکەکان یا موشریکەکانی مەکە لەبارەی ئەسکەندەری ذوالقەڕنەینەوە پرسیارت لێ ئەکەن کە ئەسکەندەری ڕۆمی شای ڕۆم و فارسە، پێیان بڵێ، لەمەودوا لەبارەی ئەوەوە قورئانتان بۆ ئەخوێنمەوە. لەویا قەومێکی دی بەدکردار و بێ ئایین بوون و لەبەر بێگوێیی و سەرپێچییان شایانی سزا بوون. ئێمەیش خستمانە دڵی زولقەرنەینەوە و تێمانگەیاند کە تۆ ئارەزووی خۆتە، یا بێ پشوودانیان سزایان ئەدەیت یا ڕووت لەگەڵیان خۆش بێ و داوای تەوبەیان لێ بکەیت. ئەوەی خودا بە منی داوە لە دارایی و زانیاری لەو خەراجەی ئێوە چاکترە، ئێوە تەنها بە هێزی کارگەران یارمەتیم بدەن تا لە نێوان ئێوە و ئەواندا بەستێکی بەرز و ئەستوور دروست بکەم. آتونی زبر الحدید. ئێوە ئاسنی پارچە پارچەم بۆ بێنن و بیانخەنە سەر یەک. ئەوانیش بۆیان هێنا، تا بەینی هەر دوو کێوەکەی پڕ کردەوە. جا بە وەستا و پیشەوەرەکانی وت، دەمە لەسەر ئەو دیوارە ئاسنینە بدەمێنن و فووی پێدا بکەن. ئەوانیش دەمەیان دەماند و فوویان پیا کرد تا هەموو ئاسنەکانی ئەو دیوارە سوورەوە بوون. ئەنجا پێی وتن، مسی تواوەم بۆ بێنن تا بیڕێژم بەسەریا. بەڵام کاتێک کە وەعدەی خودا هاتە دی بۆ دەرچوونی یەئجوج و مەئجوج یا بۆ بەرپا بوونی ڕۆژی قیامەت بەستەکە ئەڕوخێنێ و لەگەڵ زەوی تەختی ئەکات بێگومان وەعدەی پەروەردگاری من ڕاستە و دێتە دی. وترکنا بعضهم یومئذ یموج فی بعض ونفخ فی الصور فجمعناهم جمعا. إِنَّا أَعْتَدْنَا جَهَنَّمَ لِلْکَافِرِینَ نُزُلًا ئایا کافرەکان وا ئەزانن پەرستنی بەندەکانی من و لادان لە پەرستنی من بە کەڵکیان دێ و سوودی هەیە بۆیان؟ نەخەیر وا نییە بەڕاستی ئێمە دۆزەخمان بۆ شوێنی کافرەکان ئامادە کردووە و بۆ سزای ئەوانمان داناوە. ئەوانە ئەو کەسانەن کە باوەڕیان بە قورئان و بەو نیشانانە نییە کە دەلالەت لە یەکیەتی و دەسەڵاتی خودا ئەکەن و باوەڕیان بە زیندووبوونەوە و لێپرسینەوە نییە ئیتر هەموو کردەوەیەکی دنیایان بە خەسار چووە ئێمەیش لە قیامەتدا هیچ جۆرە نرخێکیان بۆ دانانێین و بە چاوی سووک سەیریان ئەکەین. ئەگەر دەریا مەرەکەب بێ بۆ نووسینی کەلیمەکانی زانیاری و دەسەڵات و توانی خودا، دەریا تەواو ئەبێ پێش ئەوەی کەلیمەکانی خودا تەواو ببن. هەرچەند ئەوەندەی ئەو دەریایە دەریای تریش بێنین بۆ یارمەتیدانی، چونکە کەلیمەی خودا سنووری نییە و تەواو نابێ و وەک زاتی خۆی قەدیمە لە ئەزەلەوە بووە و تا ئەبەد ئەمێنێ، بەڵام دەریا سنووردارە و شتی سنوورداریش ئەبڕێتەوە. تۆ ئەی پێغەمبەر بڵێ، من تەنیا بنیادەمێکم وەک ئێوە و گەزافی ئەوە لێ نادەم کە هەموو کەلیمەکانی خودا ئەزانم، تەنیا بەوە لە ئێوە جیا ئەبمەوە کە وەحیم بۆ ئەکرێ و ئەوترێ کە بەڕاستی خودای ئێوە خودایەکی تاق و تەنیا و بێ هاوبەشە. دەی هەر کەس بە هیوای ئەوەیە بە سەربەرزی و شادمانی بگاتە حوزووری خودا با کردەوەی چاک و بەسوود بکا بۆ خۆی و بۆ خەڵک و هیچ یەکێ نەکاتە هاوبەشی خودای خۆی. ئەبو سەعیدی خودری ڕەزاو ڕەحمەتی خوای لەسەر بێ وتی، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی، هەر کەسێک ڕۆژی هەینی سورەتی الکهف بخوێنێ لەم هەینی هەتا ئەو هەینی نور و ڕووناکی شەوقی بۆ ئەداتەوە. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسری خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.